ئاستی ئەوە چی چی بووە سەبکە چی بووە چیتە سەبکە ئاستی وی قڕ بەسەرم ئاغا جان ئاغا ئەسلی نەخۆشە ئاغا خەریکە دەمرێت ئاغا خێراکە وەرە چی بووە کچم چی بووە زۆر خراپە حاڵی ئاغا جان خاڵە مامو دەناسیتەوە ئەو وەفاتی کرد ئای خاڵ ئەمەمەوە کاتی خۆی زۆر نامی دەنووسی مرۆڤەکان دێنە دنیا و دەمرن و لە کاتی ژیانیاندا جاری وایە دەگرین چۆنی دەبینی دکتۆر گیان باشەوانە؟ ئەگەر حوسێن بزانێ من لە نەخۆشخانە کەوتم ئەو خۆیە کوژێ وی قڕبەسەرم کچێ ئەو سێڵێ تۆ ئەو گوێی لێ نابێت مەترسا لەوانی ئەمڕۆ دکتۆر دەرمان بکات مەترسا شتی خراپ مەکە مێشکتەوە کچێ بۆچی واترسی تۆ ئەوە چی دەڵێی دکتۆر تۆ ئاگاداری کە چی دەڵێی باش بیر بکەرەوە دووبارە سەیری ئەشعەکە بکەوە تخوا دکتۆرێکی تریش بانگ بکە دەی دکتۆر بۆ خاتری خوددا شتێک بکە بەڵکو تۆ بە هەڵە دەیبینیت وەربگرە دکتۆر بزانە ئەوە دەمانچەمە ها ئەو هەموو پارەکانم گەر پێویست بکات لا دەکەم و چێلگەکەم هەمووی دەفرۆشم من پێویستم بە ئاغایەتی نییە با لەناو بچێت ئەو ئاغایەتیە تەنها تۆ هیوایەکم پێ ببەخشە گەر تۆ بڵێ لێرە چارسەر ناکرێت کچەکەم دەبەمە ئەنقەرە ئەستەمبۆڵ هەتا بۆ ئەمریکاش دەیبەم تەنها مەڵێ چارەسەری نیە دکتۆر مەڵێ مەڵێ مەڵێ تکایە دکتۆر شتێک بڵێ دکتۆر کچەکەم ڕزگار بکات تخوا تخوا دکات لێ دەکەم دکتۆر. باوکم لە کوێ ئامینە دە سیرێکی بکە وشک چێ هەناوت بەردامەوە ئەو ئێستا لەگەڵ دکتۆر قسە ئاکات مەترسە مەترسە نابی بەخوا قسە زلە تۆش بە بارودۆخە خراپە من بە پێکەنین دێنی سیرکە ئەم نەخۆشیە ئەوەندە گەورە و کوشندەیە ئاغا گیان بچتە لای هەر دکتۆرێک هەمان قسەی منت پێڵێن تاو ئاغا گیان تەنها خی گەوراتوانێت ڕەحمی پێ بکات دکتۆری هەموو شتێک هەر خۆیەتی ئەی خدایە منداڵەکەم بە من ببەخشە لێت دەپاڕێمەوە تۆ خاوەنی هەموو شتێکی ئەی خدایە ئێستا ئەچینەوە لای ئەو وەکو هەموو جارێک پێی ناڵینەوەی شارینەوە تەواو ڕەش و ئاغا تازە نابێ دەری بخەی تەواو دکتۆر وەڵی کچم زراوی منت برد سپاس بۆخوا ئێستا هاتمەوە سەرە خۆم چی بۆ باوکە چ نەخۆشیەکەم هەیە شتێکی گرنگ نییە کچەکەم جەرگت کەمێک ئازاری خواردووە و دوای سەرمای بووە من لە شتێکی تر دەترسام بەڵام خۆشببختانە پێشببینەکەی من ڕاست نەبوو ئەم شەو لێرە دەمێنمەوە دەمێ بڕۆمەوە بۆ ماڵەوە ئەم شەو لێرە میوانی ئێمە بیت و ئەمێنیتەوە بەیانی دوای تاقیکردنەوە ئەگەڕێتەوە ماڵەکەی خۆت ئێ ڕۆژەواخە ئیتر هەنێک مەرسەرە بڕیت و ئەیدەی بە ماڵە هەژارەکان ئەمر دەکەیت دکتۆر سەد دانە مەر سەر دەبڕم با بە قوربانی کچم بێت دەی شفا انشاءله زۆر سپاس دکتۆر. بیر لە چی دەکەیتەوە یوسف ئەوەندە ئازاری خۆت مەدە بریا ئازارم هەبواە زەینۆ بەخوا خەریکە شێت دەبم خوا دووری بکاتەوە لێت تۆ بناغی ماڵی ئێمەی ئەگەر شتێکت بەسەر بێ ئێمە چی بکەین وەڵا زەین و خەریکە شێت دەبم کۆتایی ئەو فیلمە دەبێت چی بێت لە کەلەی داوم کچی ئاغا نەخۆشیەکی کوشندەی هەیە کوڕەکە ئێمەش وەک شێتی لێ هاتووە و ناگەڕێتەوە ناو خەڵک منیش دەست و پێم بەسراوە هیچم پێ ناکرێت ئاغای داما و ئەو هەموو پارە و کێڵگە و لادێی هەیە ئەو هەموو سەرۆت و سامانە زۆرە هەروەکو ئاغا گوتی ئاگر بکەوێتە چ شوێنێک دەیسوتێنێت خودای گەورە ئاگر نەخاتە هیچ ماڵێکەوە بەڕاستی کوژانەوەی سەختە مەگەر ڕەحمی خوا نەبێ ئەی هی ئێمە چیە یوسف ئاگر نییە؟ وا مەڵێ زەینۆ ئەو کچێکە هەر وەک گوڵە ئەویش لە هەمان تەمەنە لەگەڵ حوسێن هەردووچان ناگەن بە حەز و ئاواتەکانیان ئەگەر قسمەتیان بوو ئاهەنگێکی گەورە دەگێڕم ئەی خدای گەورە و میهرەبان تۆ نیەتی من باش دەزانیت ئەو کچە بە قسمەتی کوڕەکە ئێمە بکە بۆ ماوەی حوشە و حەو ڕۆژ بە بەردەوام دهۆڵەکان لێ بدرێن من لەلایەک و حوسێنش لەلایەکەی تر وەڵا ناگەینەوە یەکتر بەڵام خدایە گەر تۆ بتەوێت هەموو شتێ چارەسەر دەبێت نەخێر نەخێر ناشکر نابم تۆ بەخوایە کەس ناتوانێت دەست لە کاری تۆ بدا تۆ دەتەوێت بە دڵخۆشی من ببینی باوکە؟ ئەرێ وەڵە کچم هیچ ئارەزویەکی ترم نییە دەیکەواتە باوکە بۆ ڕازی نەبوویش و بە حوسێن بکەم؟ لەبەرچی باوکە؟ دەتەوێت سواری ئەسپەکەت بیت نەخێر باوکە گیان دەمەوێت لەسەر و لەسەر جێگاکەم پشوو بم دەی بم بەسەرەوە بێنە با من لە پێ تیکەمەوە زۆر سپاس دەست خۆش بێ پێم بڵێ حەز لە چییە تۆ پێم بڵێ ئاسلی من یەکسەر بۆ دروستەکەم زۆر سپاس شتێکم پێ ناخورێ داوا بکە کچێ چی دەوێ بۆت ئاماداکەم حەز لە هەرچی بوو هەموو شتێک هەیە خەمت نەبێ باشە ئامینە چیت پێ خۆشە ئەوم بۆ بێنە ئاه ئێستا تەواوە ئاهەنگی من کۆتایی پێهات یوسف ئیتر لە ماڵە لە جیاتی ئاهەنگ پرسە هەیە ئاستی من یەک تا دوو مانجی تەمەنی ماوە ئیپۆ لە کوێیە لە ماڵێیە؟ بڵێ چیت لە ئیبۆ دەوێ؟ هیچ دەمەوێ یاری بکەین. ئێ ئاوا وەرە تۆ وەرە. ئەی ماشەڵڵا ئەم گوارانە چەند جوانن. دایکەوە پانتۆڵەکەی من. ئەها ئەوە ئیبۆش هات. ئیبۆ یاری دەکەیت؟ دەی با بڕۆین. بڕۆن زۆر دوور مەکەونەوە کچم من لە جیاتی تۆ بم هەر لە ئێستاوە پارەی پێشی نەکۆ دەکەمەوە بۆ کوڕەکە وڵی ڕاستی دەڵێیت باوکە بەخێر بیتەوە ئیش و کارە چۆنە باوە باش دەبێت کچی خۆم چاکە باوکە کچم لە پێش چایەکە جامێک ئاوم بۆ بێنە دەی خێرا بە خنکام نەخێر نەخێر جامەک ماستاوم بۆ بێنە ئێ باوکە دە بڕیارێک بدە چا ئاو یان ماستاو کچم بە ئارەزوی خۆت بکە بەسەر چاو باوکە ئەگەر بە گوێم کەن ئەوە زەرە ناکەن بۆ یوسف پێ دەچێت شتێک بزانیت بەڕاستی چیاکانی پشگوندەکە پڕە لە لغم من ئەوانم تێگەیاندووە ئەگەر ئەوانش ئاگاداری خۆیان بن بە باشی ئیتر هەر ئەوەنە لەسەر من بۆ ئاگادارم کرد ئێ باشە چیتر دەبێ ئاگایان لە خۆیان بێت ئەوە معقولە ئێکڕە خۆ مناڵ نین ئێوەڵا ڕاز دەکە خۆ ئەوان مناڵین دەبێ ئاگایان لە خۆ بێ بەخوای سب لە تۆ تێدەگەم تۆ چی دەڵێت منی شۆ کومەڕەکان لە تۆ تێدەگەم ئی بۆ ئەوە هاتم هاتم باوکە ئەمڕۆ دەتوانم بڕۆم پیاسێ بکەم بۆ کوێ دەڕۆن کوڕم باوکە ئەی نازانانی ئەمڕۆ قوتابخانە نییە حەز دەکەی بچێت تۆ زانیت دەی باوکە با بڕۆ دەوەرەی بۆ دەی بڕۆ کوڕم دەترسم ئی بۆش لە کۆتایی ببێ بە شوان وش خوا دووری بکات کوڕەکەم دەخوێنێت و دەبێت بە پیاو ئەی چۆن یوسف تۆوا دەڵیت بەڵێ بەڵێ یخ یخ یخ یخ بە یوسف ئاغام وتووە دین بۆ خوازبێنی تۆ چی دەڵێی بێین؟ یان نین ها پێ چۆنا دیارە منت خۆش نایە بۆی جوابن نییە من بە یوسف ئاخام وتبوو زەلیە منی خۆش دەوێت و منیش ئەوم خۆش دەوێت باش ئێستا چی بە یوسف ئاغا بڵێ ئاخ بڵێ من درۆم لەگەڵ کردووی واتە پێی بڵێم زەلێ منی خۆش نەویستووە؟ ئی بۆ من گوێ بیستی دەنگەکە بووم تۆش بیستێت کاکە علی تۆ چی دەڵێی بەخوا من هیچ لە تۆ تێناگەم گوێ بگرە ئێستا گوێ لە دەنگێک دەبێت من تۆم زۆر خۆش دەوێت پێم بڵێ تۆش منت خۆش دەوێت کچی جوان سیرکە گوێت لێ بوو پێم بڵێ ئی بۆ لە دنیادا لەم دەنگە خۆشتر هەیە ئای کاکە علی دەنگی مەڕ بزنەکان زۆر خۆشە کوری خۆم ئاگاداری خۆت بە. بەێ باشە کچێ تێرە نەخوار لەم بەربەیەکایانە ها پێم ناڵێ ئەوە چیتە دەوەرە دەی خێرا وەرە واز بێنە دەی خێرا ئیشکارمان هەیە. بەڵێ بەڵێ ڕێک هەر بە کچەکە دەچێت پێم بڵێ باوکە کاکە علی شۆن شێتە بۆچی ئی بۆ هەر بە خۆڕایی لەگەڵ مەڕەکان قسەی دەکرد ئەیوت من تۆم خۆش دەوێ تۆم منت خۆش ناوێ بۆچی منت خۆش ناوێ لەکوێ ئەم قسانەی دەکرد لە لای دیوارەکە پێم بڵێ لای کامە دیوار لە لای دیواری ماڵی مامە ئەمین ئاها خۆشی دەوێت خۆشی دەوێت ئی بۆ دەی کوڕەکەم ئی بۆ با تۆ دوا نەکەویت سڵاوتان لێبێ بەخێر بێ یاخۆ ئاغا باوکە بچم لەگەڵ حوسێن قسە بکەم وازی لێ بێنە کوڕم ئەو ئێستا ئاگای لە خۆی نییە با هەندێک کات بەسەری بڕوات ئینجا قسەی لەگەڵ بکە بەڵام ئێستا ناتوان هیچ قسەیەکی لەگەڵ بکەین ڕاستەکەیت باوکە پیاوێک دەناسم کچێکی خۆش ویستووە و ئەویش خۆشی ویستووە پیاوێک دەناسم نەگەیشتوە بە ئامانجەکانی پیاوێک دەناسم بە تەواوەتی تواوە تۆ و نەماوە پیاوێک دەناسم خۆشەویستەکەی لە دەستداوە ئەو پیاوەش منم من بەڵێ منم